لە پێشوازی مانگی ڕەمەزانداین، بابەتەکە، چۆن بە پیریی مانگی ڕەمەزانەوە بڕۆین و چی بکەین بۆ ئەوەی کەوا لەم مانگەدا توێش و خەرمانمان پڕ بکەین. لە وتارەکە ئاماژەش بە چل و پێنجەمین ساڵیادی بۆمبابارانی هەڵەبجە لە حەفتا و چوار دەکەم بە یارمەتی رب العالمین بە تۆبە کردن بڕۆ بە پیری مانگی لێبوردنەوە ئەگەر فریشتە جوبریل و پێغەمبەری ڕەحمەتەن للعالمین وا دوعا و ئامین بکەن لە کەسانێک کە بە هاتنی مانگی پیرۆزی ڕەمەزان کارێک ناکەن خوا لێیان خۆش ببێ ئیتر تەنها ڕێگایەک لەبەردەم مرۆڤی ژیر و بڕواداردا گەڕانەوەیە بۆ لای پەروەردگاری میهرەبان و خۆخستنە ماڵی خوای پەروەردگارە لێبڕاوانە بڕیار بدە و تۆبە بکە لە هەموو تاوانێک لە هەموو نەنگی و عیبەیەک لە هەموو ڕیسوابوون و شەرمەزارییەک برا و خوشکی بەڕێزم نیازت چییە؟ بەتەمای چیت؟ تاکەی فێڵ لە خۆت ئەکەی و خۆڵ لە چاوی خۆت ئەکەی فێڵکردن لە خەڵکی کارێکی زۆر عیب و ناشرینە فێڵکردن لە خزم و دراوسێ و ڕەفیق هەر زۆر ناشیرینترە. لە هەردووکیان خراپتر ئەوەیە فێڵ لە خۆت بکەی و خۆڵ لە چاوی خۆت بکەی. چاوێ بگێڕە بۆ دراوسێکانت بۆ ڕەفیقەکانی باوک و دایکت بۆ کەسانی گەڕک ورد بەرەوە بزانە چەندیان دیار نین بە چاوی مشتری ورد بەرەوە لە لاجانەکانت ئەمە پێڵێن لاجانک یەکەم جار ئێرە سپیە بێ بزانە ماشەکەت هەر ماشە یا بووە بە ماش و برنج یا بووە بە برنج و ماش و وریا بە ڕۆژێک دێ هەمووی دەبێ بە برنج بۆ یاخ و ڕەنکردن هیچ دادێ نادا و فریا ناکەوێ شەمەنەفەری مەرگ کەوتوەتە دوامان و یەک یەک هەڵمان دەگرێ و دەمانچنێتەوە ئێمەیش زۆر خوێن ساردانە زۆر بێخەم باشمان کردو بە دنیا ڕۆڵەی خەڵک بەدڕەوشت دەکا مەلەکلمەوت لەویا گیانی ئەکێشێ. چەند گەنجێکی داناوە فێری تربیە و ئەدەب و ئەخلاقیانەکە فێری خزمایەتی و کوردایەتی و مسلمانەتیانەکە لەویا خی گەورە مەلایکە ئەنێرێ و گیانیە کێشێ ئەگەر سیش بێ نۆ ڕۆژی ماوە. بەڕاستی خۆ گورج کردنەوەی ئەوێ خۆ حازر کردنی ئەوێ نەک ئەوەی سێ فەردە برنج فڕێ بەیتە ماڵ و یەک پاکەت خورما بسێنی و بڕۆی هەرچی شیرینی و مەعکەرۆنی ئەوە ناڵێم ئەو ئامادەکردنە هەر مناڵێکیش ئەتوانێ بیکا وازی لێبێرن بۆ ژنەوەیان ئامادەکردنی ئەسڵی خۆت ئامادە بکەی خۆت دڵت بکەیتەوە بڕیار بدەی ئیسعداد وەربگری بڵێ خوایەوە هاتم بڵێ خوای بێ ئەدەبی زۆرم کرد لە خزمەتا سنووری زۆرم بەزان خوایە گیان یەقینم هەیە و ئەزانم مانگی ڕەمەزان مانگی عەفواتی گشتیە مانگی لێبوردنە بۆ کەسێ بیەوێ. جبرئیلی ئەمین هات پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە مزگەوت بوو لەسەر منبەر فەرمووی سێ دوعاکەم و تۆش سێ ئامینم بۆ بکە جوبرەئیل بە پێغەمبەر دەڵێ صلی الله علیه وسلم من سێ دۆعاکەم تۆش سێ جار ئامینم بۆ بکە دوعای یەکەم بەدبەختی بۆ کەسێ ڕەمەزانیە و کارێ ناکا خوا لێی خۆش بێ کەوە باسەکەی منە یانی ڕەمەزان ئەوەندە مهمە ئەوەندە گەورەیە ئەبێ هەموو کەسێک هەموو عاقلێک هەوڵبا لە ڕەمەزانە لە ڕۆژێکا جەژنەکە خوا لێی خۆش بوو بێ پەساپۆرتەکەی هەڵگرت بێکسەر بۆ بەهشت دەی ئەگەر لێرەوە ئیستیعدادی بۆ وەرنەگری و گوڕی بۆ نەخۆیتە و لانسی بۆ وەرنەگری هاکا ڕەمەزان تەواوە بێ و تۆ هێشتا هەر بێتفاقی چی بکەم چی بکەم مامەسا خۆ ئامادەکردن چی بکەم بۆم خۆم ئامادەکردە یەکەم بە لاو و گەنجەکان ئەڵێم کە الحەمدللە مزگەوتەکەمان پیرەکانیشی هەر لاو دیارن چونکە کڵاو و جامانە مشتیان بەسەرەوە نییە زۆربەی زۆریان بە لاوەکان ئەڵێم بە برا و خوشکەکانم ئەڵێم بە کوڕ و کچەکانم ئەڵێم جوانی وەک بەهار وایە بەهار عومرێکی کورت یەک سەیرانت کرد لەوە چێ فریای دوان نەکەوی تارایەکی سەوز گوڵ و گوڵزار جریوەی مەل خوڕەی ئاو وەختێ زانی سەوز زەرد بوو بوو بە پووش، زەرد هەڵگەڕا. ورد بوو. گوڵەکان نەمان. ئاوەکان وردە وردە کەم بوونەوە و کپ بوونەوە. دەی تەمەنی تۆیش ئەی کوڕی گەنج، ئەی خوشکی گەنجم کە دوایی گوێت لێیە و دەیبینی، هەر وەک ئەو بەهارە وایە. لەزەتی لێ بگرە فرسەتی لێ بێنە هەر لە ڕێوە بڕیار بە خەساری نەکەی بەچی پێغەمبەر گیانە فەرمێ حەو تاقم هەن لە ڕۆژی قیامەتا لە ژێر سێبەری عەرشی خوان یەکێک لەوانە شاب بوون نەشە فی عیبادەتی الله کوڕێکی گەنج یە ئافرەتێکی گەنج کە بە عەبدایەتی و بەندایەتی خوا نەشو نما بکا و پێ بگا نەک بڕوا پەنجا ساڵ گوناح بکا خراپە بکا دوایی بێتەوە خۆ وشە هەر باشە ئەوە نییە من بە خەڵک ئەڵێم تۆبە بکەن بەڵام ئەوە لە کوێ و ئەمە لە کوێ ئەوە لە کوێ جاڕت پاک بێ هەر لە ژێرەوە بیلال ئاسا و وەکو عەبدوڵا و وەکو زەید و ئوسامە و وەکو ئەوانە پاک پاک بڕۆیت حج بێ ئەمرێکی خوا نەکەی خوای گەورە ئەو چینە جوان و گەنج و لاوە بانگەکە لەژێر سێبەری عەرشی خۆیان ڕۆژێک سێبەر نییە جێگایان نەکاتەوە ئەڵێ مادەم تۆ لە دنیا دەست هەڵگرت لە هەرچی تاوان و جەریمەیە ئەوتوانی بیکەی لەبەر من منیش ئیمڕۆ جەزات ئەدەمەوە بەو سێبەرە نایڵم گەرما و ناڕەحەتیەکانی حەشر دووچارت ببێ کاربەدەستان کاربەدەستان پێیان ئەڵێن ئێوە دوو جار بەرپرسیارن جارێ وەکو مرۆڤێکی عادی بەرپرسیاری لە خۆت لە ماڵ و مناڵت لە تەمەنت جارێکیش وەکو ئەوەی جڵەوی خەڵکت بەدەستەوەیە بەرپرسیاری دەی هەوڵبە بەم بەرپرسیارێتیە خوا لە خۆت ڕازی بکەی باشت مسۆگەر بکەی ئەزانن پێغەمەر دەفەرمێکی سەل الله عليه وسلم ئەفەرمێ ئەگەر کەسێکی خواناس وەلیەکی خوا عابدێکی خوا دانیشێ شەست ساڵ لە مزگەوتێکە عیبادەت بکە شەست ساڵ چونکە هەموو ئیسلاحاتەکە لە ژێر سایەی عەدالەتەکەی ئەوە ئەی گەر زوڵمی کرد ئای چ مصیبەتێکە ئای چ جەریمەیەکە کاربەدەست بی کورە گەورەی خێزان بی گەورەی عشرەت بی مدیری مەکتب بی مەلای مزگەوت بی شەخی تەریقەت بی ڕئیسی حزب بی برا گەورە بی بەڵام عادل نەبی خوا دارەیا بە ڕۆحتا عادل بی باڵت ئەگرێ پشتت ئەگرێ سەرت ئەخا یارمەتیت ئەدا کار بەدەستەکان مەسئولەکان یەکێک لەوانەی لە ژێر سێبەری عەرشی خوان ئیمام عادل پێشەوایەکی دادپەروەرە زمانەکەی خۆی و زمانەکانی تر نەکا مادەم نانی گشتی بەدەسە بە پێی ئیسیحقاقی هەر یەکێک حەقی خۆی باتێ ئەوە لە ژێر سێبەری عەرشی خوایە ئەگەر بتوانێ وا بکە دەوڵەمەند و خواپێداوەکان لە سەرەتای هاتنی ڕەمەزان بە ئێوەش دەڵێم باش بزان ماڵ و سامان ئەمانەتە پێشینانمان ئەیانوت چڵکی دەسە ئێ بەو ماڵ و سامانە خوا لە خۆت ڕازی بکە بە حەڵاڵ پەیایکە حەرام کۆمەکەرۆ چەند کەستان بینی بە حەرام نای بەیەکەوە بەڵام خۆشی تیاچوو ماڵەکەشی تیاچوو حیسابەکەی ماوە حیسابەکە لەوێ ماوە هەرچی سامانی هەبوو ئاگر سووتانی، دز بردی، خەساری کرد، خەڵک بەزەیی پێایەتۆ، خەڵک پارەی بۆ کۆکاتۆ، بەڵام حسابەکەی ئەوێ ماوە لەسەر فلس بە فلسی، لەسەر بینا بە بینا و خشت بە خشتی خوا محاسبەیەکا. کەواتە ئەی کەسێک کە خوا پارەی پێداوی، سامانی پێداوی، ئەزانی یەکێکیش لەوانە لە ژێر سێبەری عەرشی خوا ئەو کەسانەن کە خوا نان و ماڵی پێ داون بە دەسی ڕاست ئەبەخشێ دەسی چەپی پێی نازانێ یەعنی محاولە ئەکا لە ڕیا خۆی بپارێزێ ئێ تۆیش وا بکە ئەی نوێش خوێنان و قورئان خوێنان ئێوەش با دڵتان لە مزگەوت بێ لە مزگەوت هەراسان مەبن چەند مصیبەتە حەزی لە مزگەوت نەبێ چەند مصیبەتە نوێژگەر بی بەڵام خواخوا و بێ زوو لە مزگەوت ڕاکەی نەک بۆ ئاودێران نەک بۆ وەزیفە ئەوە نا ئەوە عیبی تیا نییە هەر سەڵاو داوە بڕۆ گردن و ئازابێ بەڵام بەتاڵ بی بڕۆی لە بازار بسوڕێیتەوە بڕۆی بۆ مەجلیسی لە و لەعب بەس تااقەتی نەبێ لێرە تەسبیحاتەکە بکەی خوێنەوار بی دانەنیشی دوولاپەڕە قورآن بخوێنی ئەوە مصیبەتە ئەوە وەک ئەوە وایە ماسی حەزی لە ئاو نەبێ موسڵمان ئەبێ چۆن ماسی لە ئاو دەریێنی پەلەفرتەی پێکەوێ خواخوایەتی زوو بیقەیتەوە نا حەوزەکە مسلمان ئەبێ لە مزگەوت دەرچوو خواخوای بێ زوو بێتەوە بۆ مزگەوت قلبه معلق في المساجد ئەمەش چینێکی ترن لەژێر سێبەری عەرشی خوان ئەوانەی دڵیان لە مزگەو هەڵواسراوە دڵیان وابەستەی مزگەوتە دڵیان لە مزگەوتە لێیان بپرسی کوێ خۆشەڵێ مزگەوت حەز بە خزمەتی کوێکە ئەڵێ مزگەوت کەواتە نوێش خوێنەکان قورآن خوێنەکان ئێوەش بە وابەستەبوونتان بە مزگەوت، بە پابەندبوونتان بە مزگەوت، بە دڵبەستنتان بە مزگەوت هەوڵبەن تاقمێک بن لەوانەی لە ژێر سێبەری عەرشی خوا لە ڕۆژی حەشرا. ئەی دۆست و برادەران و خۆشەویستانی یەکتر هەر کەسێ بگری کۆمەڵێ دۆست و ئەحبابی هەیە ئەم ڕەفیقەم لە براکانی خۆم خۆشترەوێ ئەم ڕەفیقەم سی ساڵە بە یەکۆین دڵمان لە یەک نێشاوە ئەم برایە ئاوایە وایە وایە ئەی دۆست و ڕەفیقی یەکتر ئەی برا و خۆشەویستی یەکتر هەوڵ بدەن خۆشەویستیتان با تەنها لەبەر خوا بێ هەچی تری تێ نەیە تەما کە نەما جابنەوە مۆنەمۆنی ئەوەی داوای کچەکەیان بکەی کە نەیاندا ئەبێ بە دوژمن داوای عەرزی لێ بکەی نەیدا خەتەرە داوای قەرزی لێ بکەی نەیدا خەتەرە کەسێکت خۆش ویست بەس لەبەر خوا خۆشت گەرەک بێ هەردوو کەسێک لەم دنیا هەردوو کەسێ لەم دنیا لەبەر خوا یەکیان خۆش گەرەک بێ خۆشەویستی خوا یەکی خستبن ئەوانیش لە ژێر سێبەری عەرشی خوان تاقمێکن لەو حەوت تاقمە تحابا فی اللە اجتمعا علیه خوا نەخواستە ئەگەر ڕۆژێک جیابوونەوە ئەبێ بەس لەبەر خوا جیا ببنەوە یەک شتی تر نەبێ جیاتان کاتەوە یا بە مردن یا یەکێکیان ڕێگەی خراپ ئەگرێ تۆ بێ لێی جابیتەوە لەبەرچی لێی جابیتەوە لەبەر خوا تەماع نا دەستی بڕیت نا فێڵی لێ کردی نا بەس لەبەر خوا مادەم ئەو دڵی خوا یەشان تۆیش ڕازی نابی ڕەفیقایەتی بکەی کەواتە کۆبوونەوە لەبەر خوا جیابوونەوە لەبەر خوا ئەدبا ئەتکا بە دەستەیەک لەوانەی لەژێر سێبەری عەرشی خوان وریابن بە تەقینەوەی حەیای خۆتان و بنەماڵەکەتان دەبات سزای دۆزەخیش بۆ خۆتان مسۆگەر دەکەن دەرچەیەکی دروست و پاکی بۆ بدۆزنەوە کە هاوسەرگیری و بە باوک و دایک بوونتانە لەسەر سنەتی پێغەمەر و عاداتی جوانی کوردەواری شەرەفمەندانە چەند قورسە خۆگرتن لەبەر شەهوەتە ژنێک لە فەیسبووکا بینیم ژنێک کامێرەی شاراوەی دانابوو بۆ مێردەکەی بزانی مێردەکەی خیانەتی لە ناکا لەم کارە کەروشتانەی هەن ئەمەی لە ماڵەکانە ئەجنەبیەکان یەکێک لەمانە لە ماڵەوە بوو. هەر ئەچوو بە دەوری پیاوەکە. پیاوەکە مەشغوڵی سۆندە و حەمام و شتی وا بوو چاکی کرد. ئەم ئافرەتەش پارچەیە خاولی پێچا بوو ئا لێرەی ئیتر سەر و خوار هەمووی ڕووت بوو. دەستی خستە سەر شانی پیاوەکە. ئافرەتەکەیش لە شوێنێکی ترەوە بە کامێرە سەیری مێردەکەی ئەکا. ئەمەش زۆر جوانە ئەمەی کەواب دەوری ئەم پیاوە یاوە بە دەوریایەت زۆر جوانە گەنجە بەڵام ئەم پیاوە سبحان اللە خۆی ئەگرێ خۆی ئەگرێ خۆی ئەگرێ پاڵی پێوە ئەنێ ئافرەتەکە باوشت پێکە دووری ئەخاتەوە هەڕەشەی لێ ئەکا تا هەر چۆنێ بێ خۆی لێ دەرباز دەکاوێتە دەرەوە ئافرەتەکەی ژنی خۆی لە کامێرەکە پێکەنێ کە پیاوەکەی نەیدۆڕان گرەوی بردەوە دعته امرأة ذات منصب وجمال ژنێکی جوان وەک زوڵێخا زۆرت بۆ بێنێ بڵێ وەرە زینام لەگەڵا بکە بەڵام قالە ئینی ئەخاف اللە ئەم بڵێ من لە خوا ئەترسم خۆی بپارێزێ ئەوە کوێ جێگەیەتی بەهەشت ئەوە لە کوێ ئاوەسێ لە ژێر سێبەری عەرشی خوا ئەگەر وەک وەکو مەگەس وەک مەگەس نیشتی لە تەرس، لە شیرینی، لە زەلکاو، ئەو کاتە ئیتر تیاچوویت، پەنا ئەگرم بە خوا. ئەی ئەهلی سیاسەت و حیزبایەتی، ڕەمەزان هات، بە ئێوەش ئەڵێم کەس وەک ئێوە باش نازانێ سیاسەت باوک و دایکی نییە کێ حیزبی باشە کێ مەسوولی باشە ئەوە لە هەموو شێخ و مەلایەک باشتر ئەزانێ سیاسەت باوک و دایکی نییە دۆستی هەمیشە و دژمنی هەمیشەیی نییە بەرژەوەندی هەمیشەی هەیە سیاسەت سەرنج بدەن کەسانێک بیست ساڵ هاوسەنگەر و هاوبیرن زۆر جار دەچن بەگژی باوک و دایک و برا و خوشکی خۆیانە لەسەر هاوڕێ حیزبیەکەی بەڵام خوا ئەو ڕۆژە نەکاکە یەکێکیان دڵی عاجز بوو یا ڕەخنەی هەبوو وەک ئاغە و پاشاکان بیری نەکردەوە یا داوای مافی خۆی کرد خێرا لێی دەکەن بە هەڵا ئەوە هەر زوو زانیمان خەتمایلە یا سەر بە دەزگای مۆسادە یا قارون پارەی داوەتێ ئیتر هیچ قیەم و ئەدەب و بەهایەک نامێنێ تەنانەت دەست دەبەن بۆ موقەدەساتت من لەم قسانە مەبەستم تەنها لایەنێک نییە لە شەست و سێوە حیزبی کوردی جنێنەدەن بە یەکتری مەسولی کورد لە شەست و سێوە ئەم مەسولەکە بەویان ئەڵێ تۆ بێشەرەفی تۆ بێغیرەتی تۆ جاشی تۆ خۆفرۆشی ئەوشیان بەمەڵێ بەمەرجێ لە یەک سەنگەرابوون هەزاران لە پاڵیانا کوژرا خەڵک بەتەمایە ئەمانە ڕزگاریان کا، بەڵام وەختێ ئەم جیابوویەوە لەو ئاوای پێڵێ، ئەوش جیابوویەوە لەو ئاوای پێڵێ. هەتا دوو هەزار و نۆزدە بزانن فلیمی عەجیب و غەریب دەبینن، چەند ئەولیا بوون بە فاسقی خەمسە. کابرا پیاوێکی ڕێکوپێک ژنێکی بە حەیا و بە حرمەت نوێژ و ڕۆژ و پۆشتە و پەرداخ حەڵال خۆر کەوازی لە تاقمەکە و لە حیزبەکە و لە دەستەکەی هێنا ئیتر وەکو فاسقی خەمسە سەیرەکرێ چەند نیشتمان پەروەر بوونە خۆفرۆش چەند دیموکرات خواز بوونە هیتلەر چەند پرۆلیتار بوونە بورجواز. ئەم قسە قەڵبانە ئێمە هەراسان نەبووین، کاس نەبووین، ئەمە نەوترا، ئەمە نەوترا، هەر ژیر نابین، هەر دەست دەرز وەرناگرین، تا ئەم کوردە ئەمە کسم و کەسابەتی بێ، هەر بۆ دواوە دەڕوا، هەر خزمەتکار دەبێ. بەڕێزان داواتان لێ یەکەم لەم سەرەتایی مانگی پیرۆزی ڕەمەزانە هەوڵ بدەن بڕیار بدەن بە ڕۆژوو بن ڕۆژووی دڵ و سک پێکەوە بگرن تا ببنە خاوەنی ڕۆژوویەک کە خوا دەربارەی فەرموویەتی، هەموو کردەوەیەکتان بۆ خۆتانە ئیلا ڕۆژوو نەبێ بۆ منە، منیش ئەزانم چۆن جەزای ئەو ڕۆژووە دەمەوە. دوو، نوێژەکانتان با نوێژ بێ ڕۆحی تیا بێ، با بێ گیان و مردوو نەبێ، ئەگینا ناتوانێ ڕێگاتان لێ بگرێ لە دەست پیسی و دەم پیسی و داوێن پیسی. قورئان خوێندن و فێربوونی قورئان و زانستەکانی قورئان و لەبەرکردنی و پابەندبوون بە بڕیارەکانی خواوە با بۆ خوا بێ، بەڕاستی بڕۆرە خزمەتی قورئان، قورئان دەرگای خێرت لێکاتەوە. پابەندبوون بە ئەخلاق و ئاکارە بەرزەکانەوە لە سەروو هەموویانەوە سەبر و خۆگرتن، هەڵنەچوون، مامەڵەی حەڵاڵ، هەرزانکردنی خۆراک، پێویستیەکانی ڕۆژووانەکان، یارمەتی هەژاران و کەم دەست و نەخۆش و قەرزارەکان. بەینێکی تر بڕۆ بۆ بازاڕ فڕی هەرچی شتە ئەفڕێ بە بۆنەی مانگی پیرۆزی ڕەمەزانەوە. دوورکەوتنەوە لە تەلەفزیۆن لە کەناڵە پیس و بەرنامە ژەهراویەکان تا ڕۆژۆکەتان جێ بگرێ و بەتاڵ نەبێتەوە دووسێ کەناڵی پیسەن لەم کوردستانە لەعنەتی خوا لەو کەسە کە داینان خوا حەیای دنیا و قیامەتی ببا شەرەفیان نێشتوە لە ناو کووردا ناو نابم بەڵام تو خوا عیب نییە تۆ پیاو بی تۆ ژن و مناڵت هەبێ ئاهلی مزگەوت بی بە شەرەف بی تخوا حیف نییە دانیشی بە دیارە و کەناڵانەوە سەیری هەڵقیان تیا بکەی دوژمن هاتۆتە ماڵەکەت چوار مشکی داوە بە دیاری وە دانیشتوی یا دەریەکەیتە دەرەوە عیب عیب گوناحە گوناح بەخشین و دەرکردنی زەکاتی ماڵتان بەم ڕۆحەوە بڕۆن بۆ ڕەمەزان لەم مانگەدا تا ببنە شەریکی خێری ڕۆژووی هەژاران و کەمدەست و قەرزار و جەنگاوەرانی ڕێگای خوا مافی بەرامبەرەکانتان بدەن ژن مناڵ باوک دایک دراوسێ هاوڵاتی ژینگە گیان لەبەر بەڵێ خوا ئەم مانگە لەم مانگەدا ئەفواتی گشتی دەرکردووە مانگی لێبوردن و بەخشینە بەڵام ئاگاتان لەم کەلیمە بێ بەڵام یەک فلسی کەسێک بەلاوە بێ دڵی کەسێ بڕنجێنی خوا لەوە عەفوت ناکا خوا لە نوێژ و ڕۆژو و زەکات و حەج و لەوانە عەفوتەکە ئەگەر بەلاتۆ بێ بەڵام ئەگەر دڵی کەسێک ڕەنجاندن بێ بختانی بۆ کەسێک کردبێ حتا ئەو کەسە ئازادی نەکە هزار حەج بکەی هزار جمع بکەی خوا لێو خۆش نابێ هزار ڕەمەزان بگری خوا لێو خۆش نابێ زمانتان بگرن چاوتان بگرن گوێتان بگرن ئاگاتان لە دڵتان بێ پارێزگاری شەرمگە و عورەتان بکەن خۆتان ڕوود مەکەنەوە بە تایبەتی ئافرەتان کە ئەبینن مەوجەیەک هەیە لە هەرێمی کوردستانە بۆ داماڵینی سەرپۆش و جلوبەرگی کوردی و سنگ و بەرۆکی لێ بەرەڵا کردووە، قژی لێ بەرەڵا کردووە، پووزی لێ بەرەڵا کردووە، کە دانیشێ قاچ ئەخاتە سەر قاچ. هەندێ مەلای داماو، هەندێ مەلای داماو ئەڕۆن بۆ کەناڵەکانی تەلەفزیۆن، خانمێک پل و پووز ڕووت بەرامبەری مامۆستای مێزەر سپی دانیشتووە قاچی خستووەتە سەر قاچ. مامۆستا ئەتەوێت لێوە دین بگەیەنی ئەتەوێت لێوە هیدایەتی گەلی کورد بەی تۆ لەوێوە تیاچوویت تۆ لەوێوە دۆڕایت مەڕۆ دوورکەوتنەوە لە تەلەفزیۆن وەکوتم لەو کەناڵە پیسانە بەخشین ئەگەر ئێمە وامان کرد وا ڕۆشتین بەرەو خوا خوای گەورەیە بەرەو پیریمان ڕەحمی خوا ئەڕژێ بەسەرمانە بەرەکاتی خوا ئەڕژێ بەسەرمانە خوا لێمان خۆشە بێ خوا لە بەڵاو ئافات لامانەدا وڵاتمان ئاسایشی تێەکەوێ بەڵام ئەگەروانەکەین نەهامەتی و ماڵوێرانی دنیا و قیامەت ڕوومان تێ ڕۆژی جمعە نزیکی عسر پێش عسر و کاتی عسر پۆلێک تەیارەی میگ و سۆخۆی ڕووسی بە ئەمری حزبی بەعسی ئەو کاتە هاتن هەڵەبجەیان بۆردوومان کرد، بۆمبای ناپاڵمیان دا لە هەڵەبجە، بازاڕیان پڕ لە خوێن کرد، خەڵکێکی زۆر شەهید بوون، خەڵکێکی زۆر بریندار بوون، خانوو ماڵاتی زۆر ڕووخا، ناوبازاڕی هەڵەبجە چەیان چەندین گۆمی ئاوی تێ هەڵتەقی بوو بە کانی، هەموو بەلوعەکان شکان، باوەرتان بێت تا ئێستەیش کە لاوە هەیە هی حەفتا و چوارە چاک نەکراوەتەوە. باوەرتان بێت شەهید و برینداری حەفتا و چوارەیە تا ئێستا لەوە چهر ڕاکایکی بۆ نەکرابێت. دوژمن یەکەم جاری نییە کیمیاویەکا بە هەڵەبجە شەست و سێ زەعیم سدیقی نەگبەت قەتڵ و عامی کرد لە هەڵەبجە هەورامان و شارەزوور لە سلێمانی لە سەی سادق حەفتا و چوار یەشتا مفاوەزاتی بینی کورد و بەغا هەڵمی لێڵەسا یانزەی ئازار لەسەر کەرکک ئەویان پێکردین کە پێیان کردین لە هەر چوار لای ئەم کوردستانەوە هەرچی فیراری ئەکرد لە ڕژێمی بەعس حەفتا و چوار هەمووی هاتبوو بۆ هەڵەبجە ورگزل ورگزل کەباب بەرنەکەوت دۆمینە بەرنەکەوت بەعزێکیان دانابوو لەسەر زیدی تەیارەکان لە شوێنی مەعسکەرەکە لەو لاوە خەریک دۆمینە بن تارش لێرەوە دنیا وێرانەکە هەمووی پەنی ئەوانەیە بە هەڵەبجەوە هەموو جارێ وامان لەکەن هەشتا و هەشت خۆیان ئەڵێن زینوەکان و مردووەکان ئەڵێن ئەڵێ سەرگەر و بەڵگەر و لەوا بوو بگیرە سەرکردایەتیمان بۆیە ئەم خەتەمان کردەوە لە هەڵەبجەوە لەبەرەوەی ئەوان لەوێ نەجاتیان بێ یعنی هەڵەبجەیان کرد بە قوربانی سەرکردایەتی دەی خوایە تۆش سەرکردایەتیەکانیان بکە بە قوربانی هەڵەبجەیەکان خوایە بیکە بە قوربانی کەسوکاری شەهیدان و کیمیاباران و حەفتا و چوار و هەشتا و حەوت و هەموو کەواتە وا نەزانن بە سەدام و عەلی کیمیاوی مەسئولن لەوەی پێمان کرا نا خەڵکی تریش هەیە نسألك الهدى والتقى والعفاف والغنى يا أرحم الراحمين يا رب العالمين آمين آمين عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر